ونفسي الخاطئة بتقوى الله وطاعته فاتقوا الله أيها المسلمون وتزودوا من التقوى وكونوا مع الصادقين فإن التقوى شعار المتقين شعار المؤمنين ودثار المتقين ووصية الله فينا أجمعين قال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته زۆر کەس وایەزانی ڕەمەزانی ئەمساڵ ناگیرێ زۆر کەسیش وایەزانی ڕەمەزانی ئەمساڵ تەواو نابێ بەڵام گیرا ڕۆژی گیرا تەراویح کرا ماڵ بەخشرا شەهامەت و پیاوەتی بە خەرج درا شەونوێژ و زیکر و ئاوەدانی بازاڕ گەرمی ڕەمەزانیش ئەمڕۆ بیست و هەشت ێتی و لە خوا داوا ئەکەین خوا بەرەکەت خاتە عومری ئەگەر بەس بەیانیش بێ عمری کۆتا نەبێ و بەلای کەمەوە بیست و نۆ ڕۆژی لێ بگرین خۆ ئەگەر سیش بوو ئەوە نووری عەلا نوور بەڵام بەظاهر وەکو وا دیارە ناڵێم هچم نەوتوە دوایی بڵێن مامۆستا وتی بە زاهیر وا دیارە کەوا بیست و نۆ بێ چونکە مانگی پێشوویش سی بوو لەبەرەوە ئەگەر بەیانی ڕۆژوومان گرت ئیتر هیچ مسلمانێ نەڵێ لێمان خواردووە لێی نەخوراوە مانگی عەرەبی مانگی ئاسمان یا بیست و نۆیە یا سی بیست و نۆ مان گرت سەیدی عالم محمد سەڵاوات ئیتر گرتنەوە و ئەوەی نییە ڕۆژێکی لێ خوراوە و حەکایەتی نییە نیەتی خوا نەخواسە خوا نەخواسە ئەگەر بەیانیش ئەمە دنیاە مانگیان بینی و کردیان بە جەژن دوای ڕەمەزان ڕۆژێ گەڕینە بە قەزا و تاوانەکەیشی بە کۆڵی ئەوانەیە وتیان ئیمڕۆ ڕەمەزان نییە ئێمە وەکو بەرزەکی بانان بۆی دەرەچین چیتان ئەوێ لەوە زیاتر مژدە. ڕەمەزان خەرمان بەرەکەت ماوەیەکی کەم بیست و نۆ یا سی ڕۆژ ڕۆژووگرتن بەسەر یەکەوە پیاو فێری ئیرادەکە پیاو ژن ئینسان وا لێکا بێ بە خاوەنی ئیرادە ناخۆم ناخۆم سەیر ناکەم قسە ناکەم سی ڕۆژ یا بیست و نۆ ڕۆژ ڕەمەزان بەسەر یەکەوە دوو نوێژی پێنج فەرزە بە جەماعەت لە مزگەوت سێ قورئان خوێندن و زیکری زۆرکردن لە ڕەمەزانە چوار گوێگرتن لە وتار و ئامۆژگاری بە سوود عەسران و پاش تەراویح پێنج، ماڵبەخشین و خێر و زەکات و سەدەقە دەرکردن. شەش، زمان و دەستگرتنەوە لە ئازاردانی خەڵک. حەوت، ئارامگرتن و هەستکردن بە برسێتی هەژاران. هەشت، مانەوە لە مزگەوت و چاوەڕوانیکردنی نوێژەکان. نۆ. چێژی بەربانگ و خواردنی ئێواران ڕەمەزان خەرمان بەرەکەت ئەی پاش ڕەمەزان ئەو هەموو دەرگای خەیر و بەرەکەتە لە کوێوە بێنین چی بکەین مامۆستا یەکەم سەبارەت بە ڕۆژوو خی پەروەردگار دەرگای لێکردوینەتەوە ڕەمەزان تەواو بوو بەڵام پێیان ئەوترێ ایام البیض، ئەو شەوانەی ئاسمان مانگە شەوە، و ثلاثة ایام من کل شهر، ثلاثة عشر، اربعة عشر و خمسة عشر، ایام البیض. سێ دووشەممە و پێنجشەممە لە هەموو هەفتەیەک ئەتوانی بە ڕۆژوو بی. چوار نۆمینەی حاجیان و عەرەفە. ئەتوانی بە ڕۆژوو بی. پێنج، ڕۆژووی تاسوعا و عاشورا. شەش، ڕۆژووی ڕۆژی ناڕۆژێک، صیامی داود، خیر الصیام. ئەوەی کە بیانووی هەبێ بڵێ ڕەمەزان ڕۆی ئەی چی بکەین، ئەو هەموو دەرگای ڕۆژووە لەبەردەممانایە و هەمووشی سوننەتە بە تاکید. دوو سەبارەت بە نوێژی جەماعەت ئەی دوای ڕەمەزان یەکەم نوێژی پێنج فەرزە بە جەماعەت بکە لە مزگەوت دوو پابەند بە بە سونەتەکانی پێش و پاشی نوێژەکانەوە سێ شەو نوێژ چوار نوێژی چێشتنگا و سەلات و زوحا پێنج نوێژە وەترەکانیش لەگەڵی شەو نوێژەکە ئەنجامی بدەن ئەوە بەشێکی باشە بۆ قورئان خوێندن و زیکر لەم ڕەمەزانە گەنجەکان خوێنەوارەکان خەتمێکی زۆریان کرد بۆ خۆیان و باوک و دایکیان ئیسیفادەی زۆریان کرد لە خزمەت قورئانا بوون دوای ڕەمەزان ئەتوانی هەموو ڕۆژێک بەلای کەمەوە جوزیە قورئان خوێنە بە یەکمان خەتمی قورئانەکەی لە نیو جزم دانەبەزی ئیتر تەمەڵیەکە و لەوا نەبێ ڕۆژێک لە نیو جزم کەمتر قورآن خوێنی ئەویش بە دوو مانگ ختمی قورآنەکەی لە حەدیثەکە هاتووە کەسێ لە سێ مانگ کەمتر ختمی قورآن بکا ئەوە هەجری قورآنی کردووە ئەوە قورآنی بەجێهێشتووە و هەر کەسێکیش لە سێ ڕۆژ کەمتر قورئان خەتم بکا ئەوە ناتوانێ حەقی خۆی بداتێ کەواتە با لە سێ ڕۆژ کەمتر نەبێ و لە سێ مانگیش تێنەپەڕێ بەس من ئەڵێم مانگی خەتمێ بکە سێ بەشداری بکە لە هەڵقەکانی قورئان خوێندنی مزگەوتەکان پاش نوێژی بەیانی زۆربەی مزگەوتەکان مامۆستاکان دانیشن هەڵقەیەکی بچکۆلەیە دە پانزە کەسێکن ئەم مەجلیسە تۆش بەشدار بە تیایا هەموو ڕۆژێ نیو جوزو قورئان ئەخوێنین تۆ لە دوو مانگ جارێکە خەتمێکی قورئان ئەکەی مزگەوتی ئێمە شیرینی و شتیشی لەگەڵایە مزگەوتی وایە کەبابی ژەیەنێ وەختی خەتمەکە ئەکەن بەخوا بەبێ گاڵتەڵێم بەس ئێمە نەهار ئاوا پاقلاوە و خورما و مۆز و ئەوانەیە وەختێ لێ بینۆ لە دوای دوو مانگەکە ئیتر دانیشتین و تۆزێ دوعاکەین و وەڵا ئیتر بەو بەیانیە زۆ ئەیکەین بە جەژن چوار گوێ بگرە لە قورئان لە مۆبایل و ڕادوێ لە تەلەفزیۆن گوێی لێ بگرە گوێ پێنج سەیری تەفسیرێکی کوردیش بکە بۆ شارەزابوون لە مانای قورئان ئەوەش قورئان خاڵێکی تر بۆ ئەو هەموو وانە و ئامۆژگاریە بە سوودانەی عەسران و شەوان مامۆستا دوای ڕەمەزان چی بکەین دوای ڕەمەزانیش بەشداری گەرم و گوڕ بکە لە نوێژی جومعە و گوێ بگرە لە وتاری جومعە و کاری پێ بکە دوو بەشداری بکە لە وانە گشتیەکانە دەرسی عام لە هەندێک شوێن هەیە ئێمە هەمانە شەوانی جمعە بۆ پیاوان لە مزگەوتە هەموو شەوێکی جمعە دەرسم هەیە ڕۆژانی پێنجشەمە بۆ ئافرەتان دوای نیوەڕۆ سەعات دوو دەرسم هەیە بەشداری تیا بکە بۆی بەجێ نەمێنی بۆی نەسیحەت و ئامۆژگاریت لەگەڵا بێ سێ هاوڵی و تێکەڵی زانایانی دڵسۆز و شارەزا و میانەڕە و لە فەهم و جێبەجێکردنی ئیسلامدا بکە ببە بە ڕەفیقی عالمێک زانایەک پرسیاری لێ بکە پرسی پێ بکە بەڵام زانایەک بێ بە هەڵەتان نەبا چونکە هەیە هەیە فەقیرە خۆی لەوانەیە لار حاڵیان کردبێ تۆیش بەلارا بەرێ بەکەسێک بێ ناسراو بێ لە دەوری ماڵتان بێ لە مزگەوتەکەی خۆتان بێ بیناسی لە ئەخلاقی ڕازی بی لە دینداری ڕازی بی لە تەخوای ڕازی بی ئینجایی تر پرسی پێ بکە چوار گوێ بگرە لە وتار باب وتار و بابەتە بەسوودەکان لە مۆبایلەکەتدا بە سیدی بە ڕادیۆ بە تەلەفزیۆن ئەوە مەلا محەمەدی مەلا فایقە ئەوە مەلا فاتیحی شارستێنیە ئەوە مەلا تاهیری بامۆکیە کورە ئەوە یەک ملیۆن مەلای قنج و قیت و قسە خۆش و وتار خۆش و نوکتە خۆش با مۆبایلەکە دایمە پڕ بێ با سەیارەکە دایمە تایە بێ کۆمەڵێک لەو سایەقە تاکسیانەی بەڕێز لە سلێمانی و لە هەڵەبجە و شارەزوور و کوردستان تەلەفۆنم بۆ کەن ئەڵێن مامۆستا ئەڵێن بڵێ ئەڵێ مامۆستا ئەوە ئایسە گوێ لە وتارەکەی تۆ وەگرم باسی ئەوەیەکەی ئەوە یعنی وەک شتێکی گەورەی دۆزی بێتەوە هەم دڵی من خۆش دەکا هەم دڵی خۆی خۆش دەکا لەبەرەوە ئەوەش خاڵێکی ترە بۆ بەخشین و سەدەقە و زەکات و ئەوانە دوای ڕەمەزان چی بکەین هەموو ڕۆژێک شتێ ببەخشە با دوو سەد و پەنجا دیناریەکیش بێ مەڵێ هیچ نییە دوو سەد و پەنجا دیناریش بێ بیبەخشە هەموو ڕۆژێ وەختی ئەزانی سێ سەد و شەست و پێنج ڕۆژی ساڵێ تەواوە بێ بزانە چەندێکە ئەگەر ڕۆژی هەزار ببەخشی سێ سەد و شەست و پێنج هەزارەکە ئەگەر پێنج سەد ببەخشی نیوەی ئەوەکە دوو سەد و پەنجا بەخشی چارەکێکی ئەوەکە زۆرە دوو، زەکات و خێر لە ماڵەکەت دەرکە بەردەوام بەردەوام خێر بکە خوا ماڵی یاویتە تێ. سێ، هاوکاری هەژارانی خزم و دراوسێت کە با زەکاتیش نەبێ با سەرفترەیش نەبێ هەر هەدیە، خێر، پیاوەتی، شەهامەت، بیان دەرێ. بۆ پاراستنی زمان و دەستمان ئەم ڕەمەزانە ماشەڵا بۆوەی بڕوانامەی دکتۆرا نا، بڕوانامەی موسڵمانێتی وەرگری لە زانکۆکەی پێغەمبەر بە دەستی پێغەمبەر کە فەرمێ المسلم من سلم المسلمون من لسانه و یده ئەو کەسە مسڵمانە خەڵک لە زمان و لە دەستی بێوەی بن سەلامەت بن بە دەست ئازاریان نەدەی بە زمان حەیا و حرمەت و ناموسیان لەکەدار نەکەی تۆ مسلمانی ئیتر شەهادەکە و پێغەمبەر داتێ صلی الله علیه وسلم بۆ تەحەمل و بەرگەگرتن و دان بەخواگرتن و هەست بە حاڵی هەژاران کردن لەم مانگە بۆ ئاو ڕۆژی وا بووە خەریک بووە گیان دەربچێ بەس دەرنەچوو سک قۆڕەیە و برسیتە سەلاجەکەیش پڕیەتی پارەشی پێوە لە بازاڕیشا لێرە و لەوێ چزە و فزە هەیە ئەی بۆ نایخۆی لەبەر اللە ئەی بۆ نایخۆی لەبەر اللە دەی هەیە نیەتی بیخوا لە ڕەمەزان و لە غەیری ڕەمەزانە کەواتە تۆ ئا لەمە بجوڵێ هەستت ویژدانت بجوڵێ بزانە کێ هەیە بە دەوروبەرتا لە محیتی تۆدا داماوە گیرفانی خاڵیە سکی برسیە ئاگات لێی بێ فەلسەفەی ڕۆژوو لعلکم تتقون یەکێکیان ئەوەیە هەست بە ئازاری خەڵکی بکەیت فس فس پاڵەوانێکمان لێ پەیا بوو بوو وتبووی ڕۆژوو بەس لەسەر دەوڵەمەنەکان فەرزە لە وڵاتی میسر ئەم هەرێمەی ئێمەش بەعزێ داڵەکەرخۆرە و قەلەڕەشەی تیایە ئەگەڕێن لە هەر شوێنێ نامۆیە قسە بکا ئەیکەن بە مانشێت و گەورەیەکەن من یەک پرسیار لە ئێوەیەکەم بەمانەی هەرێم و بەو ناحاڵیەی ئەزهەر و میسریش ئەڵێم ئەتوانی پێم بسەلمێنی بیلالی حەبەشی سوهەیبی ڕۆمی سەلمانی فارسی ئەبو زەڕی غەفاری ئەبو هورەیرە بە ڕۆژوو نەبوون لە ڕەمەزانا ئەتوانی پێم بسەلمێنی بەس بەڵگەیەکم بەرێ بڵێ بیلالی عەبد ئەبو زەڕی داماو، ئەبو هورەیرەی برسی، سەلمانی فارسی، بڵێ بەس ئەمانە بەڕۆژوو نەبوون تا من بڵێم ئەم عالمە زۆر گەورەیە، زۆر زانایە، شتێکی دۆزیوەتەوە کەس نییە. هەتیوێکی تر هاتووە، هەتیو، هەتیوێکی تر هاتووە، ئەمیش دەڵێ چی؟ خوا وتوێتی کوتیبە عەلەیکم الصیام، کوتیبە بە مانا نووسراوە یەعنی فەرز نییە. تۆ وەرە لە زەمەخشەری و لە شافعی و لە مالکی و لە ئیبن و ڕەجەب و لە ئیبن و ئەثیر و لە ئەبوو بەکر و لە ئیبن و عەباس و لەم هەمووانە عالمتر بی کەس عەقڵی پێ نەشکا ئەم فەلسەفەی تۆ بدۆزێتەوە هەی ناحاڵی ڕۆژوو فەرز نیە ئێوە هەر نەتان گرتووە و هەر مەیشی گرن خۆتان و ئاغاکانتان وازمان لێ بێنن سەرمان لێ تێک مەدەن خوا سەرتان لێ تێک بدا دکتۆر دالێکی ناوە بەکنی خۆیەوە تەلەفزیۆن و سایتەکانمان بۆ ئەگرێ وەڵا ڕۆژوو خوا گەر بی گەرەکی بوایە ئەی فریض علیکم الصیام فُرِضَ علیکم الصیام نەیەوت کُتِبَ علیکم الصیام ئەڵێن پور مەنیجێ هەبوو داوای لێبوردنەکەم لە دایکە مەنیجەکانم خزمی زۆر نزیکم ئەمە نکتەیە لە ڕشتەی مرواریاوە ئەڵێ ئەڵێ هەبوو لە دێیەکە حەزیەکرد خەڵک باسی بکەن باسیان نەیەکرد ئەڕوی پیسیەکردە کانی ئاواییەکە لەبەرەوەی باسی بکەن بڵێ هەل بەوەیش هەر باسی بکەن هەر بەدڵی بوو ئەمانەش عینی ئەوە وایە پیسیەکەنە سەر ڕێگە و کانی بۆی خەڵک باسیان بکە بۆ خۆبرسیکردن و بەرگەگرتن زۆرخۆری کانگای گشت دەردێکە ئاگاتان لێبێ کلو وەشرەبو وەلا توسریفو بخۆن حەڵاڵ بخۆنەوە حەڵاڵ بەڵام زیادەڕەوی مەکەن ئینەهو لا یحب المسرفین دووەم دان بەخۆتا بگرە لەسەر قورسی تاعەت و نەکردنی گوناح و دەستی یارمەتی و هاوکاری درێژکە بۆ موحتاجێک تا ئەو چێژە گەورەیەت لەدەست دەرنەچێت کە لە ڕەمەزانا دەستت کەوت مانەوەی زۆرمان لە مزگەوت لە ڕەمەزانا زۆربەی کاتەکان دوای دەوام و دوای ئیش و کاری دەشت و بازار لە مزگەوت زۆربەی خەڵکەکان دانیشتوون ئینتیزاری نوێژیان کردو و زیکریان کردووە مانەوە لە مزگەوتە عیبادەتە یەکێک لەو خەڵکانەی لە ڕۆژی قیامەتا لە ژێر سێبەری عەرشان رجل قلبه معلق في المساجد بە مزگەوتەوە دڵی هەڵواسرابێ ئەم ڕەمەزانە ئەی باشە ئەی دوای ڕەمەزان هەروەک دەزانن لەم ڕەمەزانە زۆربەی کات لە مزگەوت بین دەی دوای ڕەمەزانیش کاتێک دابنێ بۆی لە مزگەوت بین نەوەکو بانگ با لە ماڵەوە بی دەست نوێژت نەبێ بە ڕێگا بێی تەلەفون بکەی بێیتە حەوشەی مزگەو هەر قسە بکەی لەسەر ئاودەستەکەش مۆبایلەکە هەر دانەخەی لەسەر شوێنی دەست نوێژەکە هەر قسە بکەی ڕکاتێکی نوێژ خەریکە تەواو بێ الله اکبر ان الله مع الصابرین گورە صابرینی چی و شتی چی ان الله مع السابقین ئەم درەودە لەسەر چیە تۆ فێری بووی هەرچیشتە تەواو کردووە ئینجا بە نکەنک یەی بۆ مزگە و ئەم عالەمە چوار سەف لە جەماعەت هەیە ئین الله مع الصابرین بە ئیمامەکە هەڵێ ئەو کەسانەی ئەهلی سەبرن خوا لەگەڵ ئەوانایە ئین الله مع السابقین ئەوانەی پەلەکەن خوا لەگەڵ ئەوانایە وسارعوا الى مغفرتکم من ربکم فاسعوا الى ذکر الله تۆ بەجێ ماوی خەڵک عەزیەت مەدە جا کاتێ دابنێ بۆی لە مزگەوت دانیشی بیر بکەرەوە قورئان بخوێنە دوعا بکە نوێژ بکە هەر هیچ مەکە هەر هیچ وەڵڵاهی جاری وا بۆ لەو کەعبەیە دوو سەعات دانیشتوم هەر ئاوا سەیری کەعبەم کردو دوو مانگ لە مەکە بووم لە عەمرە و لە حەجە 2006 دوو سەعات دانیشتوم بەس سەیری کەعبەم کردو تێرم لێ نەخواردو بیرم لەوە کردۆتۆ خوا ئەم ماڵەی چۆن داناوە ئەم قوەتە چییە ئەم بەیت الاسوەدە داویەتی ئەو بەیت الله بیازە دنیای کاول کرد ئەو کۆشکی سووری کرملینە دنیای کاول کرد ئەم ماڵە ڕەشە کورەی ئەرزی کۆ کردووەتە لە دەوری خۆی بەس بیرم کردووەتەوە نە قورآنم خوێندووە نە نوێژم کردووە حەیت هەر بیرم کردووەتەوە بیر بکەرەوە بۆچی خواردنی بەربانگ ئێواران زۆر خۆشە ئەڵڵا لەو ئاوە لەو خورما لەو لوقمە قازییە لەو دەنکە تووە ئێوارە ئەیبەی بۆ دەمت کە ئەڵێ ئەڵڵاه ئەکبەر هەست بە چشێژێکمان نەکرد ئەزانن بۆچی چونکە برسیمانە بۆیە تامی هەیە تینومانە بۆیە تامی هەیە دەی با دوای ڕەمەزانیش برسیمان ببێ ئینجا بخۆین تینومان بێ ئینجا ئەو بخۆینەوە تام پیاکە خواردنەکەمان ژەمەکان دوور بوون لە یەکتری دەی لە دوای ڕەمەزانیش بەیانی مەخۆ سەعات حەوت و سەعات نۆ نانە درۆزنە مەخۆ بەر لە نیوەڕۆ لەفەیە مەخۆ نیوەڕۆ مەخۆ عەسر مەخۆ مەخۆ خواردنتان پیاکە وەختەکە درەنگە عومەری کوڕی عەبدولعەزیز کە بوو بە خەلیفەی موسڵمانان لە دیمەشق لە بەنی ئومەیە پیاوێکە بە خەلیفەی پێنجەمی ڕاشید مەشهورە بەر لە ئەو ئەوانی تر هەموو خەریکی تەرەف و ڕابواردن و قەسر و ئەوانە بوون ئەم پیاوە هات خەلیفەی پێشی خۆی وەسێتی کردبوو ئەبێ ئەو بێ بە خەلیفە دوای خۆم بە پێچەوانەی ئەو برایی کەوا دوێنێ کوڕەکەی خۆی خستە شوێنی براکەی ئەوی لابرد و ئەوە بە پێچەوانەوە ئەو خەلیفە هیشامی کوڕی عەبدولمەلیک وەسێتی کرد و دوای خۆم عومەری کوڕی عەبدولعەزیز بێ بە خەلیفە دوای ئەو مرد و جەنازەکەی دانرا وەسێتنامەکەیان کرد دایانێ وتی برا ڕۆ لەم ماڵکاولیە کە من درا بەسەر منە کە بوو بە خەلیفە دەستی کرد بە تەقەشوف گێڕانەوەی زوڵم و زۆرێکە کرابوو لە خەڵکی ئینجا وەفد وەفد خەڵک ئەڕۆشتن بۆ پیرۆزبایی لێکردنی عومەری کوڕی عەبدولعەزیز وەکوو پاشاکانی تر ئەوە نییە عادەتە لێرە کەسێ بێ بە قایمقام بە محافیز بە مدیر بە وەزیر بە سی چی چی ئەو عالەمە عێل و عەشرەت هەرەوە نەیە کێڕی هەرەوەنەیە کێڕی تر عالم چاوی لێکا چاولێگەری وەڵا خەڵکیش لەم لاو لەو لاوە ڕۆشت تیرە و عەشیرەتێک کەوتنە ڕێ خەبەریان دا بە خەلیفە ئێمەش لەمانەیە بێین بۆ خزمەت و پیرۆزبایی لێ بکەین ڕۆژی فڵانین بەخێر بێن یاخوا سەرچاو مەوعیدی دانێ بانگی کردە چێشلێنەر و ئاشپەز و ئەو کەسانەی کە لە دەوروبەریا بوون وەزیر و مدیر و گزیرەکان وتی وەرن تی بەڵێ وتی کۆمەڵێ پیاوی خۆشخۆری دەوڵەمەنی ڕئیس عەشرەتی ناودار یەن بۆ لای من کە هێن ڕێزیان لێ بگرن لە پێشوازی کردن و بەخێرهاتنە با بێنە لای خۆم حەتا خۆم نەڵێم ئاو نێنن نان نێنن درەنگ بێ و زوو بێ حیچ نێنن وتیان بەڵێ گەورە وەڵا وەفدەکە هاتن پێشوازیان لێکردن و ئەمیش زۆر ڕێزی لێگرتن و داینان و ئێ هەواڵتان و دەم و باستان و عێل و عەشرە چۆن و مەڕ و ماڵاتان و کار و کەسابەتان و پرسیاری لێکردن دین و ئیمانتان چی زوڵمێکتان لێکراوە پێم بڵێن و ئەوانە گەورەم بیێنین پەلە مەکەن تۆزێکی تر بیێنن وەڵا تۆزێکی پێچ و دیدەی نان بێنن نانیان هێنا سفرە نەبوو سینیەکی مس قاپێکی لەسەر بوو ئاخستە بەردەمی عەشرەتێ لەگانێک ئەمە شۆربای نیسکە شۆربای نیسک بەڵام دانی کەمی تایە و ئاوی زۆر خاڵە حوسەینی ئەلە جەوتە ڕەحمەتی خوای لێ بێ وتی لێلی حەسەنی برامە نان گران و دایکم بامێی لێ نیا و وازانم دوو دنک و یا سێ دنک و وتی بەخوا یەکی دنکێکمان خوارد یەکیان مام من زۆر بە کەوچکە کە هەوڵم دا بیگرم بۆم نەگی داوتم حەسەنی برا من مانگم گرگە بەشکم تۆ بیگری ئەوانیش هەرچی کەوچیان تێڕە دایکیان تێ ئیسیفادە لێ نەیەکرد وەڵا دوایی کە لێبوونەوە نانی جۆ و شۆربای نیسک الحمدللە خوای لێو بەزیا بێ قوربانم نانە چی بۆ نەخۆش بوو وتی خۆش بوو وتی بەڵێ وتی بەگەورەی خوا خۆش نەبوو وتیان وەڵای زۆر وتی ئەخرەوە برسیتان بوو ئەوە برسیتان بوو بۆیە نانەوە نەخۆش بووە ناوە نان نییە هەرگیز نانەوە نەخراپتان نەخواردوو لە مەولا خۆتان برسی بکەن نانەکەتان لەزەت پەیاکە ئەوە ئەخیری وتارەکە با برسیمان بێ لە کۆتاییا داوا ئەکەم لە گشت هاوڵاتیان مسلمانان پابند ببن بەو پەیمان و بەڵێنەی داتان بەخوا لەم مانگەدا ئەو پەیمان و بەڵێنەی گەنجەکان ئافرەتان پیاوان ژنان هەمومان دامان بەخوا لەم پەیمان و عەهدە بیپارێزین و پەشیمان نەبینەوە هەروەها گەنجان دوورکەونەوە لە بابەتی نەشیاوی ئەخلاقی و لاساییکردنەوەی کوێرانە. داواکاریشم لە حکومەت و کاربەدەستان ئەم جەژنە بکەن بە هۆکاری ئاشتبوونەوە لەگەڵ گەل. داواکارم لە سیاسییەکان بڕیار بدەن سیاسەت و حیزبەکەیان بکەن بە قوربانی گەل و نیشتمان و بەها باڵاکان و لەمە زیاتر کەرتبوون بەسە. زۆر سوپاسی خێرۆمەندان و خوا پێداوەکانی کوردستانەکەم لە دەرەوە و لە ناوەوەی وڵات ئەوانەی دەستی هاوکاریان درێژ کرد لەم ڕەمەزانە بۆ ئەم میلەتە برسیە زوڵم لێکراوە خەڵکێکی زۆر یارمەتی زۆریان ناردووە بۆ زانایان بۆ شوێنی خۆیان و بنەماڵەکانیان هاوکاری زۆری خەڵک کراوە لەم ڕەمەزانە لە خوا بە زیاد بێ ئەوە بەشێکی باشە خوا بەرەکەت برژێ بەسەریانە نمونەیان زۆر کا و دەستیان خۆش بێ چی پێڵێن لە مکەبەرەکانەوە ئاگادارتان نەکەین ئەگەر هەر لە مزگەوتیش بووین ئەوە مزگەوتە وەسەلام بۆ مزگەوت هەموو ساڵێ لە ئاخیر جمعە پارەمان کۆ کردووەتەوە بەڵام ئەمساڵ لەبەر ئەم قەیران و ئەم وەزع و برسێتیە بڕیارمە هیچ پارە بۆ مزگەوت کۆ نەکەینەوە بەڵام ئەگەر کەسێ حەزی لەوە بوو وەکو ساڵانی تر هاوکاری مزگەوتی حەزرەتی عومەر بکا کە لەم کوورەی ئەرزا لە هیچ شوێنێکەوە بێجگە گیرفانی ئێوە هاوکاری ناکرێ ئەتوانێ بە دەستی خۆی هاوکاریەکەی بێنێ تەسلیمی ئێمەی کا ئەو کاتە ئێمەش لە مزگەوتە بەڕێزدا بەکاریێنین خوای لە گوناهمان خۆش بی خوای ڕەحمان پێ بکەی خوای عاقبەتمان خێر بکەی خوای ئیسلاحی حاڵمان بکەی خوای سەرکەوت و سەرفرازمان بکەی خوای نوێژ و تاعەت و ڕۆژو لێ قبول کردوین خوای لە مردوەکانمان خۆش ببە خوای نەخۆشە زۆرەکان شیفا بدە خوای پێگیراوەکان ڕزگار بکە خوای ئەوەی ئەسیر و داماوە ڕزگاری کە